پاشان چووە سەر عەڕش، ئیمانمان پێیەتی و چۆنییەتەکەی نازانین، بێجگە لەو هیچ پشتیوان و تکاکارێکتان نییە، دەی بۆ بیر ناکەنەوە و پەند وەرناگرن؟ یدبر الامر من السماء الی الارض ثم یعرج الیه زاتێ کە هەموو شتێکی بە جوانترین شێوە دروست کردووە، جا مرۆڤی لە سەرەتاوە لە قوڕ دروست کردووە. ثم جعل نسله من سلالة من ماء مهین. لە پاشان نەوەی مرۆڤی لە پوختەیە لە ئاوی بێ نرخ و قێزەون دروست کردووە. کاتێ لە قیامەتدا تاوانباران لە حزووری پەروەردگاریاندا لە خەجاڵەتیدا سەریان داخستووە، دەڵێن، ئەی پەروەردگاری ئێمە، ئەوەی بەڵێنت پێدابووین دیمان و بیستمان، دەی بمانگێڕەرەوە بۆ دونیا تا کردەوەی چاک بکەین، هەر کاتێ بەو ئایەتانە ئامۆژگاری بکرێن ئەکەون بە ڕوودا بە سوجدە بردنەوە و بە پاچی ستایشی پەروەردگاریان دەکەن و خۆیان بە گەورە دانانێن. تتجافی جنوبهم عن المضاجع یدعون ربهم خوفا وطمعا. خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. تەنیشتیان دوور ئەکەوێتەوە لە جێگای خەوتنیان، لە خەو هەڵدەستن شەو نوێژ دەکەن، هاوار و نزا لە پەروەردگاریان دەکەن بە ترس و هیواوە، کە هۆی گەشبوونی تاوانن، ئەم پاداشتە دەدرێنەوە بەهۆی ئەو کردەوانەی کە کردوویانە. ئەفەمەن کانە موئمنا کەمەن کانە فاسقا لا یەستەوون. دەی ئایا کەسێ ئیماندار بووبێ وەک کەسێ کە دەرچووبێ لە ئیمان، دووبارە دەیانگێڕنەوە ناو دۆزەخ و پێیان دەوترێ بچەژن سزای ئەو ئاگرەی کە ئێوە باوەڕتان پێ نەدەکرد. ولنذیقنهم من العذاب الادنی دون العذاب الاکبر لعلهم یرجعون. وە بەڕاستی ئێمە سزای دنیایان پێ دەچێژین جگە لە سزای هەرە گەورەی دۆزەخ وکانوا بآیاتنا یوقنون. وە لەناو ئەواندا پێشەوایانێکمان دانا ڕێنمونی خەڵکیان دەکرد بە فەرمانی ئێمە کاتێ خۆیان گرت و بە ئایەتەکانی ئێمە دڵنیا بوون باوەڕی پتەویان هێنا. ان فی ذلک لآیات افلا یسمعون ئایا ڕێگای ڕاست ڕوون نەبۆتەوە بۆیان کە ئێمە پێش ئەمان زۆر گەل و نەوەمان لەناو بردووە ئەمان بێ باوەڕانی مەککە بە شوێن و خانووە وێرانکراوەکانی ئەواندا هاتوچۆ دەکەن افلا یبصرون ئایا نابینن و نازانن کە ئێمە ئاو دەنێرین بۆ زەوی وشکی بێ ڕوەک ئینجا بەهۆی ئەو ئاوەوە کشتوکاڵ و گژ و گیا دەڕوێنین کە ئاژەڵەکانیان لێی دەلەوەڕێ و خۆشیان لێی دەخۆن دەی ئایا ئەوانە نابینن؟ ویقولون متی هذا الفتح ان کنتم صادقین وبێباوەڕانی مەککە بە موسولمانان دەڵێن بڵێ ڕۆژی بڕیاردانی قیامەت باوەڕ هێنان سود ناگەیەنێ بەوانەی بێ باوەڕ بوون لە دنیادا وە مۆڵەتیشیان پێ نادرێ. فأعرض عنهم وانتظر انهم منتظرون. جا ئەی محمد صلی اللە علیە وسلم ڕوویان لێ وەرگێڕەو گوێیان مەدەرێ وە تۆ چاوەڕوانی بکە بێگومان ئەوانیش چاوەڕوانن.